ئایا پێش مارە بڕین فەحس بکرێت بۆ ژن و پیاو ئایا شتێکی دروستە؟ تەبعەن فەحس کردنی خوێنی بووک و زاوە ئەوەی کەوا ئەیەوێت داوای داوای ئافرەتیش کردووە پێش ئەوەی کەوا مارەی ببڕێت یان دوای مارە بڕین ئەگەر زانیان خوێنیان بۆ یەک ناگونجێ یان مناڵیان نەبێ و ئیفلیج دەرەچێ ئایا ئەم فەحسە دروستە یان نا زۆرێک لە زاناکان پێیان دروستە ئیلا شێخ بن باز نەبێت شێخ بن باز ئەفەرمێ ئەمە گومانی خراپە بەخوای گەورە تۆ مارەی ژنەکە ببڕە و حسن الظنت هەبێ بەخوا ئیشەڵا خوای گەورە توش خێرتەکا و ئەوەندە ڕۆمە چۆتیایە بەڵام زانایانی تریش ئەفەرموون ئەگەر هاتوو علمیەن سەلمێنرا ئەم پیاوە لەگەڵ ئەو ئافرەتە خوێنیان یەک نیە ئەگەر بچنە ژیانی هاوسەرگیریەوە ئیحتیمالی ئەوە دەکرێ کەوا مناڵیان فلیج بێت ئەمە یەک دووەم یان مناڵیان بۆ نەمێنێ ئەم ئەم گریمانانە هەیە لە ئارا ئایا بچن ناو پرۆسەکەوە گومانی تیا نیە دەڵێن نەخێر وە هەروەها ئەو فەحسانەش بکرێت لای زۆربەی زاناکان دروستە ئیسفادەکەی ئەوەیە ئیسفادەی ئەو فەحسەش ئەوەیە مناڵی معوەق و کەم ئەندام کەمترە بێت و هەروە کێشەی خێزانی کەمترە بێتەوە بۆی پێشەوەی ژن و ژنخوازێکە ڕووبدا هەر کەسە بزانێت کەەوە ئایا مؤهلن بۆ ئەوەی مناڵیان هەبێت یان نا